وە ساتێک کە هەموو گیانێک جووت کرایەوە لەگەڵ لاشەدا. وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وە کاتێک پرسیار کرا لە کچانی زیندە بەچاڵ کە بە چ گوناهێک کوژران. وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وە کاتێک کە نامەی کردەوە بڵاو کرایەوە و دابەش کران. وە دەمێک کە ئاسمان داماڵێنراو پێچرایەوە. وإذا الجحیم سعرت وإذا الجنة ازلفت. وە کاتێک کە دۆزەخ هەڵگیرسێنرا وە ساتێک کە بەهەشت نزیک خرایەوە. علیمت نفس ما احضرت. ئەو کاتە هەموو کەسێک دەزانێ کە چی ئامادە کردووە بۆ خۆی لە چاکە و خراپە.